بەشی حوتەم هوەری یۆناان پێشک یەک هوەری یۆناان واتا هەمان دەرکەوتنی مێژووی کە لە ماوەی چەند سەدەیەکدا هەمیشە دایک و سەرچاوی سروشت بەخشی تەواوی هونەری ئەوروپا بوو هەروەها بەگشتی دەسەڵات و کاریگەری هەبووە لەسەر هونەر و فەرهەنگی خۆرهەڵات تا نیوەی سەدەی هەژدەهەمی زینی یان بە شێوەیەکی گشتی بە نەناسراوی ماوەتەوە یان تەنیا لە گرنگی ئامێری شاراوە لە هونەری یۆنانی ڕۆمیدا خرابوە بەر ناساندن. لە نیوەی دووهەمی سەدەی هەژدەهەمدا توێژینەوەکانی وێتکمان، دێرینەناس و هونەرناسی ئەڵمانی، هەروەها لە سەرەتاکانی سەدەی نۆزدەهەم بە دۆزینەوەی کۆمەڵێک لە پەیکەری مەڕمەڕی و ڕەسەنی یۆنانی، ڕێگەیەکی بۆ ناساندنی ڕاستی هونەری دێرینی یۆنان کردەوە. ئەوەی جێی باسە پاشماوەیی ناوبراو لۆرد ئیلینگ کە کۆنسوڵی بەڕیتانیا بوو لە قوستەنتینیە، لە تورکەکانی کڕی و لە ساڵی 1816 فرۆشتی بە مۆزەخانەی بەڕیتانیا لە لەندەن کە لەو ڕۆژگارەدا بووە مایەی سەرسوڕمانی دێرینەناسان و مێژوونووسان لەوە بەدواوە بە ناوی مەڕمەڕینەکانی ئەلگین ناوبانگی جیهانی وەرگرت بۆ سەرەتای هونەری یۆنان و دوورگەکانی پەیوەست بە یۆنانەوە دەبێ دوو شوێنی یەکەمینی باس بکرێ کە بریتییە لە، شارستانێتی مینۆس لە دوورگەی کرێت کە لە ناوی پاشا مینۆسی بناغەدانەری ئەفسانەیی ئەو شارستانێتە، وەرگیراوە هەروها شارستانێتی میسنی لە ویلایەتی میسین کەوتۆتە باشووری خۆرئاوای خاکی یۆناان هونەری مینۆسی دەگەڕێتەوە بۆ چاخی کانزایی کۆتایی بەڵام پێشینەیی بۆ نزیکەی 2800 ساڵ پێش زایین دەگەڕێتەوە. هونەری مینووسی پایەی لە چەرخی کانزاییدا، بەڵام پێشینەی کەمتر لە 2000 ساڵ پێش زایین پێشبینی کراوە و دابەش کراوە. لە سەدەی پانزەهەمی پێش زایین پەیوەندی و لێکچوونی نێوان ئەو دوو شارستانیەتە لە پێش هەموو کاتێک ئاشکرایە لە هەزار و چوارسەد ساڵ پێش زایین تووسوس کرێت پایتەختی وێران و تاڵان کرد لەوە بەدواوە هەتا هەزار و سەد ساڵی پێش زایین شارستانێتی مینۆسی بەرەو ئاوابوون دەڕۆیشت لە پاشماوە گەورەکانی شارستانێتی کرێت پاشماوەی کۆشکە بەردینەکانی پاشایان و نەخش و نەخشی بەرجەستەیە لەسەر بەرد لە پێش هەموویانەوە چەندین جۆری گۆزەگەری نەخشێنراوە کە هەم لە ڕووی هونەری و هەم لە لایەنی مێژوویەوە بەها و گرنگێکی زۆریان هەیە هونەری میسنی لە سەدەی نۆزدە تا یانزەی پێش زایین بۆ چەند قۆناخێک ڕیزبەندی کراوە وەک ئەوەی کە دیارە هونەری دواتری میسینی لە ماوەی چوارچێوەی پێکەوە بەسترا و ڕێکەوتی خۆی لەگەڵ پاشای کرێت کە بە کەڵکی هونەری مینۆسی وەرگرتووە و لەژێر کاریگەری ئەودا بووە بەڵام دەبێت بزانرێت کە لەگەڵ بوونی هەندێک لێکچوونەکان، ئەو دوو هونەرە لەگەڵ یەکتری جیاوازی بنەمایان هەیە و لە ڕێڕەوی ئامانجی جیاجیایان گۆڕاون. لە شارستانیەتی میسێنی کۆنترین و پڕ بەرهەمترین دەرکەوتنی هونەری گۆزەگەری، نەخشدار بووە. لە بواری بیناسازیدا پاژماوەی چەند بینایەکی گشتی و گەورە و قورس بە بەردی گەورە و ڕازێنرا و بە پەیکەر و نەخش و نیگاری بەرجەستە چەند کارێکی گیاندارانی ترسناک بە هەیکەلی دێوئاسا بەجێ ماوە. هونەری سەرزەمینی یۆنان لە نزیکەی سەدەی یانزەی پێش زایین دەتوانرێت هونەری سەرزەمینی یۆنان وەک دەرکەوتنێکی دیاریکراو بخرێتە بەر توێژینەوە. لێرەدا بە گشتی دێینە باسکردنی هەتا زەمینەیەک بۆ خوێندنەوەی ڕەوتی هونەر لە سەدەکانی دوای زایین و لەسەر زەمینە جیاوازەکانی خۆرئاوای زەمین ئامادە بێت. هونەری یۆنان لە بنچینەدا بە هونەری سروشتگەرا ناسراوە ئامانجی سەرەکی بەدەستهێنانی توانای تەواوی وێنەی و جوانیە یان جوانی هونەر بە ڕەچاوکردنی بنەما و یاسا و هاوتابوون و گونجاوی و هاوسەنگی پێوانەی تەکنێکی بووە بۆ پەیبردن بە هزر و فەرهەنگی یۆنانی دێرین لە سەرەتاوە دەبێت زانیاریت لەسەر دوو دەرکەوتنی گەورە هەبێت کە یەکێکیان ئەفسانەکان یان کۆمەڵێک بیر و باوەڕی دینی و ئەفسانەیی پەیوەست بە خانەدان و خواوەندەکان و دێو و درنجانەکان هەروەها پەیوەندی و ڕق و کینەیان لەگەڵ یەکتری هەروەها خۆهەڵقورتاندن و میانگریشیان لە ژیانی مرۆڤدا بەرهەمێکی تری حەماسەی ئیلیاد لە نووسینی هۆمێر یەکەمین شاعیری گەورەی یۆنان بە بۆچوونی نزیک بە هەزار ساڵ پێش زایین کە گوزارشتێکی قارەمانی و شاعیرانەیە لە جەنگی و وێرانکاری یۆناان و تروا کەوتووەتە سەر کەناری باکووری خۆرئاوای ئاسیای بچووک کە دە ساڵی خایاندووە و ترسناکیەکەی گەیشتە ئەو ڕادەیی پێی خودایانی ئەفسانەییان کێشایە ناوە. بە ڕووخاندن و سووتاندن و بە تاڵان بردنی کۆتایی هات. ئیلیاد بەرهەمێکی گەورەیە، هەتا ئەمڕۆش هیچ شتێکی بەهای ئەدەبی و توانایی هونەری و بەرزی ناوەڕۆکی خۆی لەدەست نەداوە. هونەری دێرینی یۆنان بۆ چوار قۆناغ یان شێوە دابەشکراوە یەکەم قۆناغی شێوەی ئەندازەیی کۆتایی سەدەی یانزەی پێش زایین تا کۆتایی هەشتی پێش زایین کە گرنگترین و فراوانترین پاشماوە بەدەست هاتووە لە گۆزەگەری بە نەخشی ئەندازەیی سادە و دەوڵەمەند. پەیکەری بچووک یان بتی بچووک ئەندام لە گڵی سوور کە بەدەست دروست کراوە. بەڵام لە سەرەتای سەدەی هەشتەمی پێش زایین پەیکەری بچووک ئەندامی کانزایی و بە تایبەت ئەسپی کانزاییش بە جێ ماوە. دووهەم، قۆناغی دێرینی بێگەرد، لە کۆتایی سەدەی هەشتەهەم تا ساڵی چوار سەد و هەشتا ی پێش زایین کە شاری ئەسینا لە سەر دەستی ئێرانییەکان تاڵان کرا و بەردەوام بوو، لە کۆتایی هەمان سەدەی هەژدەهەمدا شارنشینی و بازرگانی و گەشتیاری لە یۆناندا پەرەی سەند بەهۆی ئەوەوە زۆربەی بنەما و وێنەکانی هونەری لە خۆرهەڵات و بەتایبەتی میسر و سوریا کاریگەرییان کردە سەر هونەری یۆنان کە تایبەتمەندی شێوە خۆرهەڵاتی پێ بەخشی. ئەو تایبەتمەندییە شێوە خۆرهەڵاتییە لە دوایی یۆنان بۆ ئەتروک، ئەتروریا و ڕۆم و بیزانتی بڵاو بۆوە و بە شێوەیەک کە کاری کردە سەر هونەری ئەو شوێنانە لە سەرەتای سەدەی هەشتەهەمی پێش زایین بیناسازی بینا گشتی و پەرستگاکان، هەروەها پەیکەرسازی گەیشتە گرنگیپێدانی ڕەسمی خۆی و وێنەکێشانیش لەوانەیە لە هەمان ڕۆژگاردا وەک هونەرێکی دیاریکراو و سەربەخۆ بەکاربرابێ کە دیارە هیچ شتێکی لێ بەجێ نەماوە. کاری کانزایی بە شارەزایی و جورئەتێکی زیاترەوە دەکرا نەخشی ئەندازەیی لەسەر گوڵدان و پەرداخ و کاسەی گڵێن برە و توانای زۆری پەیدا کرد لە کۆتایی ئەو قۆناغەدا واتە سەرەتای سەدەی پێنجەمی پێش زایین قاڵبناسی و ئاگایی لەسەر حاڵەت و جوڵەی جەستەی مرۆڤ کە بنەمای هەر جۆرێکی هونەریی پیشانداوە یان شێوەی سروشگەراییان پێک هێناوە زیاد لە پێشوو لە پەیکەرتاشی و نەخشی بەرجەسەدا بەکار برا. سێ قۆناغ یان شێوەی کلاسیک لە 480 ی پێش زایندا دەستی پێکرد بە هاتنەسەرکاری ئەسکەندەری گەورە لە سێ سەد و سی و شەش ی پێش زاییندا کۆتایی هات. لەو ڕۆژگارەدا سامان و توانای حکوومەت و یاسای کۆمەڵایەتی یۆنان بەتایبەتی مەڵبەندی ئەسینا و ویلایەتی ئاتیکا گەیشتە لوتکەی خۆی. بیناسازی و پەیکەرسازی و نەخشی بەرجەستە گەیشتە قۆناخێکی بەشکۆ و دەوڵەمەند و شارەزایی تەکنیکی و ئاستی مامناوەندی شکۆمەندی و هاوسەنگی گەیشتە ئاستێکی باڵا کە لە جیهانی ئەو سەردەمەدا لەو ڕۆژگارەدا بێ وێنە بوو خودی هونەر فرەغ و هاوسەنگی پەیدا کرد و کاریگەری هەبوو لەسەر جۆرەکانی هونەر و شێوازەکانی سەدەکانی دوایی. لە وێنەکێشاندا مەودای سێیەم بەکارهێنرا. هەروەها ڕەچاوکردنی بنەمای قووڵبوونەوە لە هونەردا، لە سەدەی چوارەمی پێش زاییندا گەیشتە ڕادەی تەواوی خۆی. نیو سەدە لە دوای ئەوە، پەیکەرتاشی گەیشتبووە لوتکەی خۆی. وێنەکێشان لەسەر گۆزەگەری کە توانای چاودێریی لەسەر ئەو دوو هونەرە نەبوو، لە پێکەوت و وردە وردە بەرەو لادان چوو. کاری کانزایی و هەڵکۆڵین لەسەر خشڵ و زیو و بەردی گرانبەها و سکەسازی، بە شێوەیەکی زۆر باش جێبەجێ دەکرا ئێستا ئیتر هوەری کلاسیک لە هەر لایەک و لە هەر بوارێکی پێگەیشت و بەربڵاو ئامانجی سەرەکی خۆی بەدەستهێنا لەسەر خۆڵخاندنی جوانی ئاماژداری بەدەستهاتوو لە گونجاندن و هاوسەنگی و توانایی لە چوارچێوەیەکی ڕێکخراو و پشتبەستوو بە دەربڕینی تەواوی هونەری دروست بوو. لە هەمان سەدەی پێنجەمی پێش زایین یان سەدەی زێڕینی شارستانیەتی یۆناندا کە بە ناوی پڕ شانازی بریکلیس سیاسەتمەداری یۆنان کە بە ناوی پڕ شانازی بە چەرخی برکلیس ناو دەبرێ. هونەرمەندانی هۆشیار نووسراوێکیان دەربارەی بنەما و هاوسەنگییەکانی هونەری خۆیان نووسیوە، بەداخەوە ئەسڵەکەی لەناوچووە. هەروەها شانۆنامەنووسانی پایەبەرزی وەکو سۆفۆکلس لە ڕێکخستنی تراژیدیا نەمرووەکان، وەک ئەرستۆڤانیس لە خوڵقاندنی کۆمدیای نموونەیی گەیشتە پێگەی مامۆستایانی قبوڵکراوی هەموو ڕۆژگارێک. هەروەها پەیکەرتاشانی وەک فیدیاس کەمێک دوای ئەوە پراخیدریس شارەکانی خۆی گەیاندە لوتکە، بازاڕی شیعر و پەخشان، فەلسەفەیی و توێژینەوە. وەرزش و جەنگاوەری، ئازادی و دیموکراسی، بازرگانی و گەشتیاری، چەندین جۆری هونەری سەرەکی و لاوەکی، هەر لە بیناسازییەوە هەتا دروستکردنی شار و سکەلێدان و سیرامیک و زێڕەنگەری و چنین و ڕستن، گەرموگوڕ و لە گەشەکردندا بوو. ئەوانە هەمووی بە چەندین پایە کەمەڵبەندی ئەسینای تا سەدەکانی دوایی وەک سەرچاوەیەکی وشکنەبوو لە بەخشش و وەرگر لە پێگەی هەڵقوڵاوی فەرهەنگ و هونەری خۆرئاوا زەمین جێگیر بوو. چوارەم. قۆناغی شێوە یۆنانی یان هیلینی لە مردنی ئەسکەندەری گەورە لە ٣٢٣ ی پێش زایین تا ساڵی ٢٧ ی پێش زایین لە مێژوودا تۆمار کراوە. لەو قۆناغەدا یۆنان لە لایەنی سیاسەت و گەورەبوونی وڵات و حوکمدارییەوە گەیشتە ئەوپەڕی دەسەڵاتی خۆی لەو ڕۆژگارەدا. قەڵەمڕەوی دەسڵاتی لە خۆرئاوا گەیشتە خۆرهەڵاتی سەرزەوینیی ئەو کات، بەڵام لە جیهانی هونەردا لە پێشکەوتن بەجێ ما. سەرکەوتنەکانی ئەسکەندەری مەکدۆنی بوونە هۆی تێکدانی سیستەمی کۆمارە ئەتۆنۆمەکان یان دەوڵەتە شارەکانی سەرزەمینی یۆنان و جێگیربوونی ئیمراتۆری بەرفراوانی ئەسکەندەر کە هەتا میسر و سووریا و نێوان دووزێ و ئێران بەشی خۆرئاوای هیندستان فراوان بوو. داهێنانی هونەری دەست لەکاردا بوو، بەڵام گرنگی پێدانی هونەرمەندان زیاتر بە شکۆکردنی گەورەی و دەسەڵاتی ئیمڕاتۆری و کەلوپەلی تایبەت بە تاکەکەس و خوڵقاندنی ئەو تابلۆیانەی کە بە جۆش و خرۆشن و لەسەر ساتە هەستیار و گەرما و گەرمی هەڵوێست دەمایەوە بە شێوەیەک کە ئیتر ئەو ڕوانینە لە ئامانج و ئارامی و گونجاندن و قۆڵی هوەری کلاسیک بەشێکی باشی لە پاش بەجێما بە کۆکردنەوەی بەرهەمە تایبەتەکان لە قۆناخی شێوە یۆنانی لاسایی و هەتا بوێری لە بەرهەمی قۆناغی کلاسیک و کۆکردنەوەی چەند دانەیەکی تاکەکەسی لە گرانبەهاکان و چەندین نمونەی بەناوبانگی هونەری بەبرەو بوو کە خۆی هۆکارێک بوو بۆ بەلاڕێودابردنی پەیکەرسازی یۆنان نەخشی بەرجەستە و وێنەکێشان و هونەرە لاوەکییەکان بە ڕێژەیەک لە درەخشانەوە سوودمەند بوون. ئێستا باس لە ڕەوتی گۆڕانێکی تری مێژووی بیناسازی یۆنانی دێرین و شێوازی ئەوەی لە مێژووی بیناسازی جیهاندا دەکەین کە گرنگییەکی زۆری هەیە. لە بیناسازیی یۆناندا ستوون بە مانای سەرەکی دادەنرێت و وەک یاسایەک یان یەکەی ئەندازەیی بیناسازی ئەندازە و پێوانەیەک بوو کە هەموو بەشەکان و ڕەگەزەکانی تری بیناکە لەسەر بنەمای ئەوە ئامادەکرا و ڕێکدەخرا. بەس لە بیناسازیی ستووندا هەمان ڕەسەنایەتی و گرنگی هەبوو. کە هەموو بیناکە بە هەمان هۆ وشەی سیستەم یان شێوەی بیناسازی لە لایەکەوە مەبەزڕووی ڕێوشوێنەکان لەسەر هەموو تایبەتمەندی و بنەمای بیناسازی بوو لە لایەکی ترەوە ڕێوشوێنەکانی لەسەر تایبەتمەندی و بەشە دروستکراوەکانی هەریەکە لە جۆری ستونەکان و سەری ستونی ئاسایی لە لێوان دەکرا لەسەر ئەو بنمیچایە لە نزیکەی شەست سەد ساڵ پێش زایین هەتا کۆتایی قۆناغی شێوە یۆنانیی، بیست و حەوت ساڵ پێش زایین، چوار جۆری ستوون و سەری ستوون، یان بڵێین چوار سیستەمی بیناسازیی لە یۆناندا بەکار هاتووە، کە هەر یەکێک لەو چوار بە شێوەی دیاریکراو، ناوی لێ نراوە لەو چوارە یەکێکیان بە پچڕ پچڕ و لاوەکی داندراوە و بە گشتی فەرامۆش کراوە سیانەکەی تر سەرەکی و فەڕمی بووە هەتا ئێستاش لە هەموو شێوەیەکی جیهان بەکار دەهێنرێت بەم جۆرەی خوارەوە. ستوونی ی ولیایی یان شێوە ئیولیای کە ئیلیویا وەرگیراوە دەکەوێتە کەناری باشووری خۆرئاوای ئاسیای بچووک ئەنادۆڵ و بە شێوەیەکی ناسەرەکی و تێکەڵ لە شێوەی ڕسمی ئیلولیایی و زیاتر تێکەڵ کراو لەگەڵ بیناسازی سووریا بەسەری ستونی بەرهەم هاتوو لە دوو لولپێچی بەرامبەر و میلیستون تا ڕادەیەک باریک و بەرز. ئەو جۆرە لە ستونی ئولیالی هەندێ جاریش بە شێوەی گەڵای درێژ و نوکتیژ ڕازێندراوەتەوە. بە هەر حاڵ ستونی ئیولیالی کە لە سەدەی شەشەمی پێش زایین بۆ ماوەیەک دروست نەدەکرا ئێستا کەمتر ناوی دەبرێ. ستوون یا شێوەی دوریسی کە لە چوار سەد و سی پێش زایین لە ناوچەی دریوز کە کەوتووەتە ناوەندی خاکی یۆنان بەکارهاتووە شوێنی سەرهەڵدانی نادیارە گەرچی هەندێ لە وردەکاریەکانی نیشانەی کاریگەری بیناسازی میسنی پێوە دیارە لە تایبەمەندییە دیارەکانی شێوە درویسی دەبێ سادەیی و توندوتۆڵی بیناسازی شێوە لا کێشە و ستوندار کە لە سەرەتادا پانی کەم بووە وردە وردە لەسەر پانی لا کێشەیەکە زیاد دەکرا ستونی سادە بە میلەی درویسی لە کەمەرەوە بۆ سەرەوە بە چەند مانەوەیەکی کەم باریک یان شێوەی مۆم وەردەگرێ و بە سەری ستونی خڕ و سادا بە ناوی سەرین دەبەسترێتەوە ڕاڕەوی سەرتاسەری و بەرزتر لە گۆشەی ئاسۆیی کەتیبە لە سەروی شێوە سەرینەکان پاڵ دەخرێت ئەو شێوەیە لە ڕۆژگاری ئەو شارستانەدا براوێکی زۆری هەبووە و بە درێژایی سەدەکانی دوایی هەتا ئەم سەدەیەش بەکاردەهێندرێت شێوەی ئیونیایی لە ناوچەی ئیونیا وەرگیراوە کە دەکەوێتە کەناری خۆرئاوای ئاسیای بچووک، کەمتر لە شێوەی درویسی تایبەتمەندی توندوتۆڵی و ڕەسمیەتی هەیە. شوێنی سەرهەڵدانی ستوونی ئیونیایی نەزاندراوە. یەکەمین پاژماوەی بیناسازیی ئیونیایی لە پەرستگاکانی پەیوەست بە سەدەی شەشەمی پێش زایین بەدەست هاتووە. لە تایبەتمەندییەکانی ئەم ستوونە لە ستوونی درویسی باریکتر و بەرزترە لەگەڵ سەری ستوونی بۆ دەرەوە پاڵخراو لە میلەی کەلوپەلی دروستکردنی نەخش لەسەر ڕووی دارەڕای سەرتاسەرییە. بیناسازی و ستوونکاریی ئیۆنیای بەو ناسکی و جوانییەی کە هەیەتی سەرنجی گشتی بۆ خۆی ڕاکێشاوە، بە شێوەیەک کە هەتا ئەمڕۆش بە زیندوویی ماوەتەوە و وەک شێوەی درویسی لە بنا کلاسیەکەکاندا بەکاردەهێنرێ. ستوون یا سیستەمی قورنەتی، لە کۆتایی سەدەی پێنجەم لەسەر دەستی کالمیاخوس داهنێندراوە و بەکارهاتووە. پەیوەستە بە ناوچەی قورنەت لە خۆرهەڵاتی باشووری بەشی ناوەندی یۆنان تایبەتمەندی ئەم سەری ستونە لە شێوەی کاسەی زەنگ و ڕووی بۆ سەرەوە بە ڕازاندنەوەی گەڵای کنگر بە چوار دەوریدایە ستونی قورنەتی سەرەتا لەگەڵ دوو دوورە پەرێزی تەنیا لە بەشی ناوەی پەرستگاکان یان بینای گشتی بەکاردەبرا. بەڵام لە نزیکەی سێ سەد ساڵ پێش زایین بەدواوە لە ستوونکاریی دەرەوەی بیناکانیشدا سوودی لێ وەرگیراوە. میلەی یونینیاتی لە ڕووی پایەی ستوون هەتا ژێر سەر ستوون بە یەک تەرازوو بۆ سەرەوە بەکار دەبرا. سێ ستوونی ناوبراو کە بە فەڕمی ناسراون هەندەجار بە تەنیا و لەگەڵ پاراستنی ڕەسەنایەتی سەرەتایی، هەروەها هەندێ جاریش بە شێوەی تێکەڵ یان بە گۆڕانکاری لاوەکی، لەو ڕۆژگارە دێرینەوە هەتا ئێستا لە زۆرترین ناوچەکانی جیهان برەوی هەیە و بەکاردەهێنرێ. لە دوای ئاشنابوونێکی کورت سەبارەت بە گشتگیری و هونەری یۆنان، ئێستا دێینە سەر باسی قۆناغ بە قۆناغی هونەرە سەرەکییەکانی یۆنان و پاشماوە دۆزراوەی هونەری لەو گەنجینەیەدا. لە کۆتایی سەدەی هەشتەمی پێش زایین بەدواوە دەکۆڵینەوە. ئەوە ڕۆژگارێک بوو کە گەلی درویسی لە سەرتاسەری یۆنان جێگیر بوون. بە شارستانیەتێکی پێشکەوتوو گەیشت. لە سەرەتای سەدەی حەوتەمی پێش زایین، شێوەی دێرینی کاریگەری هونەری مینۆسی و میسینیین خستە کەنارەوە و بە بەهای یۆنانی و زیندوو جێنشینی و هونەری لە ڕێچکەلادەر و بەجێماوی قۆناغ ی یان شێوەیەکی ئەندازەیی بووە. لە دوای ئەوە یەکەمین پەرستگا گەورەکان و وەرزشگەی پەیوەست بەوانە لە شارەکانی ئۆڵەمپ و قورنەت دروست کرا. دوای ماوەیەک لە سەدەی شەشەمی پێش زایین، فەرمانڕەوایانی بەدەسەڵات دەوڵەتە شارەکانی یۆنانیان وەک پۆلیکرات لە ساموس و پیستیراتوس لە ئەسینا، ئەوانی تریش لە مەڵبەندەکانی تری دەوڵەتە شارەکان هەوڵدانیان بۆ بە جوانی دروستکردنی پایتەختی خۆیان و پشتگیری لە هونەرمەندان و داهێنەران ڕاسپارد. لە قۆناغی دێریندا دوو ڕەوتی هونەری جێگیر بوو، یەکەمیان هونەری زیروسی لە ناوەندی خاکی یۆنان و دیاریکراو بە ڕەسمیەت توندوتۆڵی و بە شکۆیی بێ ئارایشکردنی ئەوی تریان هونەری ئینیایی بوو لە ناوچەی ئاتیکا لەگەڵ پایتەختەکەشی ئەسینا کە کەوتووەتە کەناری خۆرهەڵاتی باشووری ناوەندی خاکی یۆنان و دوورگەکانی دەوروبەری لە دەریای ئیجە. هەروەها بەشی خۆرئاوای خاکی ئاسیای بچووک دیاریکراو بە جوانی و ناسکی درەوشاوە و جوانکاری بە تایبەتمەندی خەیاڵاوی و هەندێ جار ناسروشتی ئەم دوو ڕەوتە هونەریە کە لە سەرەتاوە لە یەکتری دوور بوون لە دوای ماوەیەک پێکەوە گرێ دران و شێوەی کلاسیکیان بەدی هێنا. لە بیناسازیی کۆن و دێریندا، تێچووی خەرجییەکانی و بیناسازیی زانراوە و دیاری کرابوو. بەو جۆرە بۆ دیواری سنووریی نیشتەجێبوون، بە دیوارێکی خۆڕاگر چەندین قاڵبی بەردینی گەورەی بێ ئەندازەیان بەبێ مادەیەکی وەک گەچ یان قسە لەسەر یەکتری دادەندران بەهۆی قورسی کێشیان لە شوێنی خۆیان بە جێگیری دەمانەوە لە پرسگاکان تەختە و دار بۆ پایەکان و تەختە تەختەی بەستنی بنمێچی و نەخشت بۆ دیوار ڕووەکانی بینا و بەرد تەنیا بۆ بناغە و بەشی خوارەوەی بەکاربراوە نەخشەی بیناسازی پەرستگاکان هاوتا بوو لەگەڵ نەخشەی کۆشکەکانی شاهانە لە میسن، واتە لە شێوەی تەلاری چوارگۆشە یان لاکێشە لەگەڵ پێشهەویهەیوان یان ڕێڕەوی چوونە ژوورەوە لە پێشەوەی، هەروەها دوو ستوون بۆ پاراستنی بنمیچی پێشهەیوان. وەک پەرستگای تیمیس لە شاری ڕامنون لە نزیک ئاتت، لە دواییدا چەندە پانتایی تەلار زیاتر و ڕێڕەوی دووەمی بەدواوەی ئەوەوە پەیوەست کرا، یان پشتخان، هەر وەک چۆن کە دوو ستوونی پێشوو جێگەی خۆیان بە ڕیزی ستوونی سەرتاسەری دا. لە گۆڕانکاری دواییدا دانانی ستوونی تر بۆ پشت خانی تەلاری سەرکی زیاد کرا دیسان لە قۆناغێکی تردا یەکەم جار یەک ڕیز و دوایی دوو ڕیز ستوونی تەلاری سەرکیان لە چوار لاوە لە ناویدا وەرگرت لە پاشماوە بیناسازی پەیوەست بەو بەو قۆناغە ناوی دوو پەرستگەی دیروسی یەکێکیان هیرا لە شاری ئۆڵۆم سەدەی حوتەمی پێرسایی ئەوی تریان ئەپۆلۆن لە قورنەت سەدەی شەشەمی پێرسایی هەروەها دوو بینای ئیلیولیایی یەکەمیان پەرستگای ئارتمیس لە شاری ئەفس لە کەناری خۆرئاوای باشووری ئاسیای بچووک، کە یەکێکە لە حەوت شتە سەرسوڕهێنەرەکانی جیهانی کۆن. سەدەی حەوتەمی پێشزایین دووەمینیان گەنجینەی دانەوێڵایە لە دیلغی لە سەدەی شەشەمی پێشزاییندا. لە هەمان ڕۆژگادا پەیکەتاشی لە ڕازاندنەوەی پەرستگاکان و بینە گشتیەکانیدا زیاد لە ڕادە بەکار براوە و شایەنی پێشکەوتن بووە. یەکەمین پەیکەرەکان لە دار دروست کراون. قەدی داتاشراوی نەخوراوی درەخت بە سەری ڕاست و وشک بۆوە چاوی داخراو و قۆڵی چەسپاو بۆ خوارەوە شۆڕ کراوەتەوە. ئەژنۆکانی جووتکراوە، کە نموونەی دیاری ئەوە پەیکەری ئەسینایە لە داری زەیتوون دروستکراوە لە بینای دێرینی ئیلخیتون لەسەر تەپۆڵکەی ئەکرۆپۆل لە شاری ئەسینایە، لە دواییدا پەیکەرسازان بەردی تا ڕادەیەک نەرمیان بەکارهێنا و دوای چەند ڕاهێنانێک بە شێوەی پێشین لە پەیکەرسازیدا دەستەکانیان لە جەستە و ئەژنۆکانیان لە یەکتری جیاکردەوە و چاوی پەیکەرەکانیان بە کراوەیی دروست کرد هەروەها جوڵەیەکی کەمیان بەسەر ڕوخسار و بەشی بەسەر ڕوخساری بەخشی لە ئەنجامدا بەردی مەڕمەڕ و مەڕمەڕی سپیان بۆ کارەکانی خۆیان بە گونجاوزانی بە تایبەتی لە زۆربەی بازنەی دوورگەکانی یۆنان فراوان بوو هەروەها بە دوو شێواز پێکەسازی بە کانزا و ئەوانی تر بە دانانی پارچەیەک لە زێڕ و عاج لەسەر ڕووی دار خەریک بوون لە پەیکەر سازیشدا دروست دەکرد. لە سەدەی شەشەمی پێش زاییندا دوو ناوەڕۆکی نوێ، کچی یۆنانی و کوڕی یۆنانی، لە پەیکەرسازیدا پەیدا بوو، کە یەکەمیان پەیکەرێکی ژنێکی جوانی وەستاو بەبێ پۆشاک، بە وێنەی پاڵەوانان لە یاریگادا و بە هەمان بزەیەکی کەم ئەو ڕەگەزێکی هونەرییە لە پەیکەرسازی یۆناندا بە ناوی ئەنتیکا دەخوێندرێتەوە. لە ناوەڕاستی سەدەی شەشەمی پێش زاییندا نەخشی بەرجەستە لەسەر تابلۆی نووسراوی مێژوویی و شێوە سەنتووری سێگۆشەی سەر دەرگای چوونە ژوورەوە لە بەر دەم بینادا بەکار دەبرا کە لە بیناسازیی دروستیدا سنووردار بوو بە نەخشی تاک و سادە و بچووک لە ناو چوارگۆشەی جوانکاریی تابلۆی سێگۆشە لە سیستەمی ئیونیاییدا دەبوایە هەمیشە گرنگی بە نەخشی بەرجەسە و تێروپڕ لە ڕووبەرێکی گەورەتری تابلۆی نووسراوی مێژوویی و دینی سەتاسەریی بیناکە وەک تابلۆی پەیکەری خواوەندەکان یان هەیکەلێکی ترسناک لەسەر تابلۆی گەنجینەی خانووی شاری دەلڤی. لە بیناسازیی ئینیاییدا نەقش بەرجەستە بە پێکهاتەیەکی سادە و کەمتر لە دەرەوەی سێگۆشەیی سەر دەرگای بینا جێبەجێ دەکرا. بەو جۆرە شێوەی باریکیی ئاسۆیی وەک مار یان پی درێژبووی سەربازی برینداری کەوتوو لەسەر زەوی، یان گیاندارێکی بچووک لەسەر هەردوو گۆشەی تەنک و گۆشەی سێگۆشەکە نەخش دەکرا. چەندین پەیکەری وەک ئەسپەکان یان تیرهاوێژانی کەوتوو لەسەر ئەژنۆ لەسەر دوو لای فراوانتری سێگۆشەی سەنتوری و لە ئەنجامدا چەندین پەیکەری وەستاو لە شوێنی کراوەی نێوان سێگۆشەکەدا کە زۆر بڵند دادەندرێت وەک ئەوەی لە پەرستگای ئاتینا لە ئیژین دوورگەیەک لە باشووری خۆرئاوای ئەسینا بەجێماوە هەروەها لە شێوەی یونیایی هەندێ جار بۆ زیادکردنی لایەنی جوانکاریی بیناسازی، لە جێی ستوونەکان ڕاگری بنمج چەندین پەیکەری وەستاوی ژنانی پۆشاک لەبەریان بە ناوی کاریاتیدیس لە بینای ئەریختون لەسەر تەپۆڵکەی ئاکرۆپۆڵ لە ئەسینا، یان پاڵەوانانی بێ پۆشاک بە ناوی ئاتلانتس، لە پەرستگای زیوس لە شاری ئۆڵۆ دادەنا بە هەمان شێوە پەیکەرێکی زۆر لە خواوەندەکان خواوەندی ئەفسانەی یان کاهین و پەیکەری کاهینی ئەوان بە ناوی نزا و پاڕانەوە دروست دەکران لە دەوروبەری پەرستگا یان هەندێجار لەسەر ڕووی گۆڕستانەکان دادەندران وێنەکێشان کە لەگەڵ لەناوچوونی شارستانیەتی میسینی فەرامۆشکرابوو، جارێکی تر لە سەدەی حەوتەمی پێش زایین پێی گرتەوە و لە دوای ماوەیەک لە جیهانی یۆناندا پێگەیەکی بەرزی پەیدا کرد. وێنەکێشان نەوەک تەنیا بڕازاندنەوەی بینا گشتییەکان و خانووی تاکەکەسی گۆڕستانەکان خەریک بوون، بەڵکو هەم دیسان بە ڕەنگکردنی پەیکەرەکان و بەشێک لە پەرستگاکان خەریک بوون ڕەنگە ڕۆشنەکانیان بەکاردەبێت بەداخەوە هەموو ئەو جۆرە پاژماوانەی ئەو ڕۆژگارە لەناوچوون و تەنیا ناویان لە دەقە کۆنەکاندا بە تەواوی ماوە لە سەرەتادا وێنەکێشان بریتی بوو لە تیرمی سادە کە دوایی یەک ڕەنگ بە گشتی سوور و لە دواییدا ڕەنگەکانی تری وەک سپی و ڕەش و زەرد بوونە درەوشانەوەی. دوادۆزینەوەی ئەو گۆڕستانەی بە نەخشی دیوار لە شاری پیستوم کۆچنشینانی یۆنانی لە باشووری ئیتاڵیا نیگای توێژەران بۆ ناسینی وێنەکێشانی یۆنانی کەونارا ئارەزوویان بۆ باشتر پیشاندان و جوانکاری ئەندازەیی پەیدا بوو. هەموو تواناکان و پێکهاتە و ڕێکخستنی هێڵی ڕاست بە چەندین جۆری نەخشڕێژی بۆ گۆڕینی پەیکەری مرۆڤ و گیانداران و وێنەی ڕووەکەکان بە شێوەی ئەندازەیی بەکاربرا. لە کاری گۆزەگەریدا ڕووبەرەکەی بە ڕەنگی گڵی سوور، کاڵ، پوختەکراو و نەخشی بە ڕەنگی ڕەش جێبەجێ کراوە. لە سەدەی حەوتەمی پێش زایین لەگەڵ نفووزی بنەما و تێڕوانینەکانی خۆرهەڵات، وەک ئارایشتی گەڵای دارخورمایی، نەخشی جوانکاری مارپێچ، نەخشی ڕووەکی و گیانداران و بە ڕیز بەرامبەر یەک، هەیکەلی ترسناکی نیوە جەستەی گیانەوەر و نیوە جەستەی مرۆڤ، ڕیشەی شێوە ڕۆژهەڵاتی لە هونەری گۆزەگەری یۆناندا دەرکەوت، کە تایبەت بوو بە هەمەڕەنگیی نەخش و نیگار، ناسککاریی لە پێش دانەوەی وردەکارییەکان، بەدوورخستنەوەی ڕەنگی سپی، هەروەها سوودوەرگرتن لە شێوازی هەڵکۆڵین. بە نووکی قەڵەمی پۆڵایی تیغی هەڵکۆڵین بۆ داتاشین و تواندنەوەی ڕوویکەشی گیراوای بریقەدار ڕەنگی ڕەش نەخشی گشتی لەسەر ڕووی گۆزەگەری جێبەجێ کراوە و پیشاندانی هێڵەکان و بەشەکانی وێنا لە ژێر ئەو گیراوە بریقەدارە ڕەشە یان ڕەنگی گڵی سووری کاڵ بووە. کە باکگراوندی سەرەکی پێک دەهێنا. لە سەدەی شەشەم بە دواوە گۆزەگەرانی ئەسینایی ئەو شێوازەیان بە کار برد و گەیاندیانە لوتکەی خۆی. لە ئەنجامدا گۆزەگەری بە باکگراوندی سپی و ڕەنگی ڕووەکەی بۆجی تاقیکردنەوە نەگەیشتە ئەنجامێکی باش، بۆیە ڕەنگەکان لەسەر ڕووبەری ڕووکەشی بریقەداری سپی بە جێگیری نەمایەوە. قۆناغی شێوە کلاسیک بە بەرهاتنی ئەزموونە هونەری و تەکنیکیەکان، هەروەها لەباربوونی زەمینەی سیاسی لە سەرتای سەدەی پێنجەمی پێش زایین گەشەی کرد و فراوان بوو. لە دوای شکستێک کە لە ساڵی چوار سەد و نەوەی پێش زایین لە ماراتون، بەهۆی هێرشی لەشکرەکانی ئێرانی ڕۆژگاری هەغامەنشینی یۆنانەکان ڕووی ئاشتی و ئارامیان بەخۆیانەوە دی چالاکی دادو بەڵگەنامە و گەشتیاری دەستی پێکرد هونەرەکان بەرگێکی نوێیان وەرگرت و پەرستگاکان بۆ ساڵڕۆژی خواوەندەکان بەرپابوون ئەسینا لە ژێر هێرشی چەند جارە و کێشە و ئاڵۆزی ئێران ڕزگاری بوو، سەرقاڵی چاککردنەوەی کێشەکانی خۆیان بوون. لە دوای ماوەیەک پێگە و پلەی یەکەمیان لە ناو شارەکانی وڵات خستە کار، بە تایبەتی لە دوای دوو پەیمانی ئاشتی یەکیان لەگەڵ پاشای ئێران، 448 ساڵ پێش زایین، ئەوی تریان لەگەڵ دەوڵەتشاری ئیسپارت 445 ساڵ پێش زایین لە قۆناغی پانزە ساڵەی دواییدا بە پشتیوانی سیاسەتمەداری بە جەماوەری و ڕاو تەکبیری وەک پریکلیس ئەوەندە گرنگی بە پایی هونەری و فەرهەنگی دا کە لە سەرتاسەری مێژووی مرۆڤایەتیدا هاوتای نەبوو. بیناسازی کلاسیک بە پێشڕەوی و پشتیوانی فیدیاس بیناساز و پەیکەرتاشی گەورە کە لە دەوڵەتی یۆناندا پلەی وەزیری هونەری هەبوو گەیشتە ئەوپەڕی گەشانەوە و ئاستی بەرز ئەکرۆپۆل یان ئورگی شاری ئەسینا کە کەوتووتە سەر تەپۆڵکەیەک لە ناویدا بە شکۆمەندترین بینا و جوانترین پەیکەرەکان و نەخشی بەرجەستە ڕازێندرانەتەوە. پەرستگای دورستونی پارتەنۆن بە سەرپەرشتی فیدیاس و بیناسازی دوو ناوداری قۆناغی کلاسیک ئینکنتۆس و کالکیراتس. دەروازەی چوونە ژوورەوەی ئاکرۆپۆل بە دوو ڕیزستوونی ئەملاولای سەری دەرگایەکی شکۆمەند بە دەستی نسک کلیس لە پەرستگای خواوەند ئەسین بە شێوەی ئیلولیالی نزیکەی ٤٣٠ ساڵ پێش زایین پەرستگای ئەریخۆنیۆن بە پەیکەرەکانی کاریانیت لە جێی ستوون و لە هەندێ بەشیدا کە بە شاکاری بیناسازی ئیمیالی ناو براوە. نزیکەی ساڵی 420 ساڵ پێش زایین هەموویان لەسەر بەرزایی ئەکرۆپۆڵ دروست کراون. لە ئاتیکا پەرستگای نمیسیس خواوەندی سزا و پاداشت لە ڕامونوت پەرستگەی پوسیدون، خواوەندی دەریا و پاسەوانی ئاوەکان دروست کرا. پەیکەرتاشان و وێنەکێشانیش بە ڕاستدانەوەی ئەو بینا بێهاوتایانە سەرقاڵ بوون. لەو ڕۆژگارەدا بیناسازی لە ڕووی تەکنیکیەوە پێشکەوتنی باشی بەدەستهێناوە. قاڵبی بەردی دیوار بە شێوەی تەواو نەقتاشین و ڕێکخراو بە سەلیقەی کاری جووتبوون دەکرا، بە هەمان شێوە و دانانی مەودای ڕووکەشی دژەئاو، نەخشەی پەرستگای سێ بەشی یان بۆ خۆیان تەرخان کرد. پێکهاتووە لە ڕێڕەوی چوونە ژوورەوە، پێشخان، تەلاری بارەگا و پەیکەری خواوەند، ژوورێکی بچووک کە لە پشتەوە گەنجینە بۆ چاودێریی دانوێڵەکان نەخشی سەرەکی بینای چوارگۆشە بوو، بێجگە لە چەند پەرستگایەک کە لەسەر نەخشی خڕ و بازنەی ستوونی بە چواردەوریدا دروست دەکرا، لە نموونەی بینای بازنەی بینای مارماریا لە دەلڤی. بیناسازیی شاریش پێشکەوتنی زۆری بەخۆوە دی، چەندین بینای گشتی بە شێوەی جیاواز دروست کران، وەک تەلارەکانی کۆبوونەوە بە شێوەی هۆڵی شانۆیی، ڕێڕەوی سەرداپۆشراو و سنووردار لە شەقامەکان، وەرزشگەکان و خانەی ڕاهێنانی پاڵەوانان، مەیدانی ئەسپسواری بەڕیزی پلیکانی شوێنی دانیشتن تەماشاچیان. ئەو جۆرە هۆڵی شانۆیی کراوە لەسەر لێژایی واتە لە سەرەوە بۆ خوارەوەی زەوییەکە و بازنەیی مەیدانی وەرزشی لە دەلڤی و ئۆڵۆمپ دروستکراون. پەیکەرتاشی کالسیک لە هەماهەنگی و گونجاندا گەیشتە ئاستێکی بێ وێنە. چوارگۆشە ڕازاوەکانی ڕیزی سەرەوەی ستوون لە بیناسازی درویسی تابلۆی نووسراوەی سەرتاسەری بەشی سەرەوەی ستوون لە بیناسازیی ئونیانی بە شێوە و هەیکەلی جۆراوجۆر وەک سوار و ڕەوانی خواوەندەکان و جۆری خواوەند قارەمانان زیاتر لە چوارگۆشە جوانگارییەکانی دروستی و تابلۆکانی جەنگی و ڕیزی جەنگاوەران یان کەسانی تایشگەران لە تابلۆکانی سەرتاسەری بیناسازی ئونیانی ڕازێندراوەتەوە چەندین پیکەری گونجا و هاوشێوەی زیندوو بە جوانی و سەپایی ئامانجی خۆی بووە ڕازاندنەوەی پەرستگاکان و شوێنە گشتیەکان فیدیاس کەسە پەرشتیار و پسپۆڕی هونەری پەیکەرتاشان و کەسانی جوانکاری پارتنون بوو خۆی پەیکەری ئەسینا پروماخوس پەیکەری دارین و ڕازێنراوە بە ڕووکەشی ئاڵتونی و عاج وەک ئەسینا بۆ پەرستگای پارتنون زیۆس زاوش بۆ شاری ئۆڵۆمپ دروست کرد. لەوانەیە سادەیی و پایەبەرزی باشترین دەستەواژە بێت کە بتوانێت جەوهەری هونەریی فیدیاس پێناسە بکات. لە مەڵبەندەکانی بەڕێوەچوونی وەرزشە ئایینییە یۆنانییەکان کە گرنگترینیان ئۆڵۆمپیای دەلڤی بوو، هەزاران هەیکەلی قارەمانان لە مەڵمەڕ و کانزا دروست کرا. کە لە نێوان ئەو شاکاراندا بۆ ئێمە بەجێ ماوە، وەک لێخوڕینی عەرەبانەی نێزەدار لە بەرهەمی پۆلیستوس، وەرزشەوانی هەڵدانی دیسک کە بە هەوڵێکی زۆر و پیشاندانی جووڵەی جەستەیەکی جوانی و ڕێکوپێک، حاڵەتێکی سروشتی پێبەخشیوە لە بەرهەمی میروندا. وێنەکێشان و گۆزەگەری هەموو کاتێک لەگەڵ هونەرەکانی تردا گەشەی کردووە و پەرەی سەندووە. وێنەکێشان لە ڕازاندنەوەی بینادا دەوری باشی هەبوو. پۆلیگناتوس بەکاربردنی چوار ڕەنگ ڕەش سپی سوور زەرد چەندین تابلۆی گەورە و تێروپڕی لە ڕووداوە مێژوویەکان یان مەڕاسیمی دینی وەک هەڵسوکەوتی ستەمی شاری تروا و جەهەننەم لەسەر دیواری پەرستگای دەلفی، نەبەردی ماراتون لەسەر دیوارەکانی ڕەواقی لە ئەسینا بە وێنە کێشاوە. بەو جۆرە لە هەمان ڕۆژگاردا شێوازی وێنەکێشانی سەردیواریان بونیادنا. دوو برای فیدیاس بە ناوەکانی مایکۆن و پاناینینۆس، چەندین تابلۆی مێژووییان بە ناوەڕۆکی ڕەسمی وێنەکێشانی خۆیان سەلماند. گۆزەگەری ڕۆژ لە دوای ڕۆژ گەشەی کرد و ژمارەیەکی بەرچاو لە گۆزەگەری نەخشدار بە تابلۆی ئایینی یان وێنەی جووڵە و هەڵسوکەوتی ڕۆژانەی پیشەوەرانی وەک ئاسنگەری، پینەچی، ماسیفرۆش و پیشەکانی تر لە هەموو شوێنێک برەوی هەبوو لەو هونەرەدا یان بە پێناسی پیشەسازی وێنەی مرۆڤ جارێکی تر شایەنی پێگە و پایی یەکەم بووە بە واقعی و ڕوخسارێکی جوان و سادە دروست دەکرا بەڵام خاڵی گرنگ ئەوەیە کە بە سوود و بەڵگەنامەی فراوانیان لەو ڕۆژگارە گەیاندۆتە دەستی ئێمە هونەرە لاوەکیەکانی یۆنان نابێ بە هیچ شێوەیەک بە تەواوی لاوەکی و بێ بەها دابنرێ کە لە ناویاندا چەندین شاکاری واقعی هەیە وەک پەیکەری بچووک لە گڵی سووری پوختەکراو بەردی بەجەستەکاری مەزارەکان چەکەکان کەلوپەلی زێڕین کەلوپەلی زیو ئامێری دەستی لە کانزا و هاوشێوەکانیان دەبێ بوترێت لە وێناندا لە قۆناخی کلاسیک جیاوازی نێوان هونەرمەند و پیشەوەر تەنیا لایەنێکی کەمی هەبوو نەوەک چۆنێتی لەبەر ئەوەی هیچ یەکێکیان لە کارەکانی خۆیاندا تەنیا ئامانجیان خوڵقاندنی کاری جوان بوو هەتا ئەو ڕادەی کە کەشی ژیانی تاکەکەسی یۆنانی بە تایبەت شارنشینی ئەسینا هەموو کاتێک ئاوێتە بوون بۆ نوبەرامی هونەر لە سەدەی چوارەمی پێش زایین شایەدی شەپۆلی هونەری درەوشاوەی کلاسیکیە ئەسینا پێشڕەوی سیاسی و بەو هۆیەوە گەشەی هونەری خۆی لەدەستدا. بەهۆی پێکدادانی جەنگەیەک لە دوا یەکەکان لە پەروەردەکردنی هونەری دواکەوتوو لە بەشێکی گەورەی ئەو ڕۆژگاری ئەسینا، تەنیا یەک بینای گشتی کە هۆڵی دیۆنیسۆنس، خواوەندی ڕواندنی ڕووەک و درەختی میوە و شەراب، لە داوێنی باشووری ئاکرۆپۆل بوو. هیچ شتێکی تر دروست نەکرا. لە جێگەی شاری تیزا باشووری یۆنان، پەرستگەی ئەسینا و شاری مڵتیە لە کەناری خۆرئاوای ئاسیای بچووک، پەرستگای ئاپۆلۆن و شاری ئەفس لە کەناری باشووری خۆرئاوای ئاسیای بچووک، پەرستگای ئارتەمیس و شاری ئارگۆلیت بەشی باشووری ناوەندی یۆنان قۆڵێکی بە شکۆی ئەپتاریوس یان دروست کرد. لە نزیکەی سێ سەد و پەنجا ی پێش زایین بەهۆی لاوازبوونی پایەکانی هەستی نیشتمانپەروەری و لەخۆباییبوونی میری، هونەرەکانی پەیکەرتاشی و وێنەکێشان لە بیناسازی گشتی جیابۆوە و تایبەتمەندی گشتی هەمەلایەنەی خۆیان لەدەستدا و بە پێناسی ناوەڕۆکی پسپۆری خودی دیسان زیاتر ڕوویانکردە دەربڕینی هەستی تاکەکەسی هونەری وێنەکێشان بۆ دەرخستنی بوونی خۆی چەندین شوێنیان وەک مەیدانێکی گونجاو بۆ تواناکانیان دروست کرد، ئەوانە بە وێنەکێشان لەسەر دیوار و وێنەکێشان لە چوارچێوەیەکی تەختەدا، ئەوانە بە ناوەڕۆکی ئایینی و میری دروست نەدەکرا. بەڵکو بە تابلۆی تایبەتی و خێزانی یان ڕوخساری تاکەکەسی وێنەی کەلوپەل بە شێوەی واقعی و دڵگیر هەندێک جار ئاوێتە کرا و بە وێنەی نمایشی ئارایش دەکرا تەنیا نیسیداس وێنەکێشی بەناوبانکی قوتابخانەی ئەسینا بوو کە لە سەدەی چوارەمی پێشداین ناوەڕۆکێکی بەرز و قارەمانی فەرامۆش نەکرد و وازی لێ نەهێنا پەیکەرسازیش بەرەو پێش چوو پەیکەرە مەڕمەڕیەکان لە جیوەی جوانی گەنجان و ژنان دروست کرا ناوەڕاستی سەدەی چوارەمی پێش زایین وەک هیرمیس لە شاری ئۆڵەپ یان ئەفرۆدیت لە شاری کیندوز یەکەمین خواوەندی بێ پۆشاک کە لە یۆناندا هەرای نایەوە هەموویان خواوەنی ماهیەتی جەستەیی و بە زیندوو نواندن و بەرهەستن نەوەک ماهیەتێ کە بە ئەندێشە و هەستکردن بە دەربڕین دەرببڕێت و لایەنێکی مرۆڤایەتی و نەمری هەبێ لەو ڕەوتەدا هوەری هەموو کاتێک هەڵبژاتێکی شۆخ و شەنگ کە بە هەر حاڵ لە قۆناغێکی پێگەیشتنی هونەریدا ڕێیان گرتە بەر یەکێکیان ئیسک کوباس بوو دەربڕینی پڕ دەرد و پڕ جۆش، ئەویتر لایسیپۆس بوو کە بە کانزاکاریی دەکرد. کۆتایی سێ بەشی سەدەی چوارەم هونەری خۆی بۆ دروستکردنی پەیکەری باڵا بەرز بە ماسولکە و جوڵەی پیاوانە لە قارەمانانی مەیدانەکانی وەرزشی هەروەها پەیکەری دووبارە واقعی ئەسکەندەری گەورەی کرد سەرکەوتنەکان و فراونخوازیەکانی ئەسکەندەر لە ساڵەکانی نێوان 336 تا 323 پێرزین ساڵی کۆچکردنی ئەسکەندەر لە چوارچەوەی بانگشتی شارستانیەتی یۆناان لە سەرتاسەری ئاسیا تا هیندستان، بە هەمان شێوە بووە هۆی نفوزی ڕەگەزی فەرهەنگی ئاسیایی لە یۆنان. لە ئەنجامدا شارستانیەتێک بەدی هات کە بە شێوەی یۆنانی ناوبراوە. بەو جۆرە لە لایەک ئارەزووی هونەرمەندان بۆ پێشکەشکردنی بەرهەمی کاریگەر و نوێ جوان لە چوارچێوەیەکی گەورە و بەرچاو، کە ئەو لایەنە پەسەندی ئاسیا بوو. لە لایەکی تر هەڵبژادنی شێوەی واقعیگەرایی بە ناوەڕۆکی دڵگیر و ئاوێتە بە سروشتگەرایی کە ئەوەی دوایی پەسەندی یۆنان بانگێشتکراوەکان بووە لە شاعیرانی شاری پڕ زانیاری و فەرهەنگی ئەسکەندەریە بوو بە توندی وەریان گرت. لە بینا بەشکۆکان لە ئەسکەندەریا، بەندەری دێرین لە باکووری میسر و مەڵبەندی زانست و فەرهەنگ و ئەنتاکیە و پیرگام دروست کرابوون، هەنگاوی باش نرابوون. بەداخەوە بێجگە لە زانیاریی مێژوویی هیچ شتێکی لێ بەجێ نەماوە. لە نەخشی بەرجەستەی شێوە بەناوبانگ بە شێوە یۆنانی تابلۆی نەبەردی گەورەی گەورەیە لە میحرابی پیرگام یان پەرگام و شارێکە لە باکووری خۆرئاوای ئاسیای بچووک بە پارێزراویی ماوەتەوە کە بە دەربڕینێکی لە ڕادەبەدەر و حاڵەت و جوڵەی بزوێنەر دروست کراوە تاکە پێکەرە کەوتووەکان لەو قۆناغەدا بەدەساتوە زیاتر پیشاندەری تابلۆی پڕ ئاژاوە و هەوڵ و حاڵەتی ناخۆش و بێزاریە وەک ئەو پەیکەرانی لە پێکدادانەکانی مەدان مردنی کارەساتبار کە نمونەی دیاری ئەوە گروپی پەیکەرە پێکەوە درەوشاوە و بە ئازاری لە ئوکون نا هەروەها ڕوخساری ژنان لە حاڵەتی فرمێسکڕشتن و ئەو شێوانە ئێستا ئیتر هوەری هندی یان شێوە یۆنانی لەو ئەندازەداری خاوەنی خود و ئارامی و خاوەن مۆرکە بەرزانی شێوەی کلاسیک بەدوور مابۆوە بە تەنیا لە دوو شاکاری جیهان یەکێکیان پەیکەری پیرۆزی ساموتراس ناوی یەکێک لە دوورگەکانی یۆنان پەیوەست بە کۆتایی سەدەی دووهەمی پێش زایین لە سەدەی سێمی پێش زایین ئارەزووی دروستکردنی پەیکەری بچووک ئەندامی ژنان لە پۆشاکێکی بێ وێنا و حاڵەتی ئاسایی بە گوڵی سووری کاڵ ڕەنگ کراوە، بە تایبەتی لە شارەکانی وەک تاناگرا و میرینا بڵاو بووەوە. لە زەمینەی گۆزەگەریی گوڵدان و قاپ و قاچاخ، بە شێوەیەکی بەرجەستە بە شێوازێکی گەورەی نەخشدار و وردە وردە جێگەی کۆزەگەری نەخشداری گرتەوە لە ئەنجامدا لەگەڵ نفوزی ئاسایی جۆرێک لە کاشی پەتچەسپکراو مۆزایکی فرە ڕەنگی لە گۆزەگەری شێوەی یۆنانی بەکاربراو بە دەستهاتنی ئەو شێوازە لە دروستکردنی کاشی لە ئەنتاکیا لەو دەستەیە بووە. هەر ئەوە بوو کە لە دواییدا لە سەرتاسەری ئیتاڵیا برەوی پەیدا کرد. هەڵە نییە ئەگەر بڵێین کە میراتی فەرهەنگیی کلاسیکی یۆنان سوودمەند بووە.